سوێن بەو هۆکارانەی کە تیژڕەون و نرکە و ناڵەیان لێوە دێت، بەو هۆکارانەی کاتێک کە ئاگر دەکەنەوە و بزیسکە دەدەن، بەو هۆکارانەی کە لە بەرەبەیاندا هێرش دەبەنە سەر ئۆردووی دوژمنان. فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا. ئینجا دەبنە هۆی بەرپاکردنی تەپ و تۆز و گەردەلوول، لەو کاتەدا خۆیان دەکەن بەناو جەرگەی دوژمناندا. ان الانسان لربه لکەنود. سوێند بەوانە هەمووی، بەڕاستی ئادەمیزاد لە ئاستی پەروەردگاریدا زۆر ناسوپاس و حەقنەناسە. هەرچیش لە سینەکاندا هەیە هەر هەمووی لە کارنامەکاندا بە تۆمارکراوی ئاشکرا کران و خرانە بەردەست. ان ربهم بهم یومئذ لخبیر. بەڕاستی پەروەردگاریان لەو ڕۆژەدا ئاگادار و شارەزایە پێیان بە وردی دەپرسێتەوە.